کە دەفەرمێ بینهم یعنی بین الناس و بین الناقة یخۆ ناقە عاقل نییە تاوەکو هەمی بۆ بەکار بێت دەڵێن هەچ کاتێکە دوو سنف بەیەکەوە باس کرا سنفێکیان بەنی ئادەم بوو تەغلیبی بەنی ئادەم دەکرێت بەسەر غیری بەنی ئادەمدا بۆیە ضمیرەکە هەر بە هم بەهاتووە ونبئهم أن الماء قسمة بينهم يعني پێیان بڵێ کە ئەم ئاوا دابەش دەکرێت ڕۆژێکیان بۆ خەڵکەکەیە لی بخۆنەوە و لێشی خەزن کەن بۆ ڕۆژی داهاتویان ڕۆژی داهاتوش کە ڕۆژی دووەمە بۆ چێ بێت لێگەڕێن بۆ وشترەکە بێت ئەو بێ ئاوی لێ بخواتەوە كل شرب محتضر کل شرب محتضر یعنی هەموو بەشە ئاوێک یعنی بەشی ئەو ڕۆژە مەتەلەن بەشی ئەمڕۆ محتضر بە ئوختی چییە ئوخت سادە لە حضورەوە هاتووە هەموو بەشە ئاوێک ئەوە ئامادەبووی خۆی هەیە ئەمڕۆ ڕۆژی خەڵکەکەیە خەڵکەکە دێت حضوریان دەبێت و ئاوەکە دەخۆنەوە لی پێیان بڵێ جدولیان بۆ دابنێ بەیانیش ڕۆژی وشترەکەیە وشترەکە حازر دەبێ و دێت ئاوەکە دەخواتەوە ئەیکە ئوختە تا بواە دەبوو چی بە لە من ئەوە دەهادوانە باشە کەواتە خی پەروەردگار تەقسی پێی وتن پێی بە ساڵحی ود ئەم ئاوە تەقسیم کە لە بینیاندا خۆ امتحانێکە و تاقکردنەوەیەکە خوای گەورە دەیان کرد جا بۆیە لەو ڕۆژەدا کە سەرەی خۆیان بە ئاویان دەخواردەوە و بۆ بەیانیەکەش ئاویان احتیاط دەبردەوە لەگەڵ خۆیان بۆ بەیانیشکە سەرەی وشترەکە بواە ئاو بخواتەوە ئەوان دەهاتن شیری وشترەکەیان دەدۆشی بۆ خۆیان کەواتە ڕۆژێک ئاویان هەبوو ڕۆژێک شیریان هەبوو بەڵام لە جیاتی ئەوەی کە بەد ڕەوشت و ینی دڵڕەش بانجی ئەویان کرد وتیان وەرە وشترەکە هاتوۆتە سەر ئاوەکە و بەتەنهایە وەرە بیکوژە و لە ناوی بدە فتەعاطە ئەویش هات هەم وەڵامی ئەوانی دایەوە کە بانجیان کرد و هەم دەستی بۆ وشترەکە درێژ کرد و فعقڕ وشترەکەی چی کرد کوشتی و سەری بڕی فتەعاطە فعقڕ پەروەردگار حەڕامی کرد لەسەریان دەستی بۆ ببەن بەڵکو دەبێت ڕێزی بگرن و ڕۆژی خۆی لێی گەڕن ئاو بخواتەوە کەچی ئەوان خراپترین کەسیان بان کرد هات دەستی درێژ کرد و وشترەکەی کوشت فكيف كان عذابي ونذر يعني کەوا دەی سیر کەن بزانە سزای من پەروەردگار دەفەرمێ فەرمێت، ئێمە تەنها یەک دەنگێکی بەهێزمان بۆ سەریان نارد، یەک دەنگێک کە جبریل یعنی قیڕەیەکی بە قووەت و نعرەتەیەکی بە قووەتی بەسەریاندا کرد بەو دەنگە هەر هەمویان وەکو چیان لێ هات یەک دەنگ یەک جار دەنگێکی بەرز خی گەوردە فەرمێفەکان و کە هەشیمی المحتەظر هەشیم بریتیە لە چی براکانم یعنی درەختێک دارێک گژوجیایە کە وشک دەبێت ئەو جارە سەرە ڕای وشبوونەکەش چی بەسەر دێت پارچە پارچە دەبێت دەکەوێتە ژێر پێ خەڵک پێی لێ دێنێ بەسەری دادەڕوا و پارچە پارچە دەبێت کە هەشیمی المحتەظر محتەظر چەند مانایەک دەگرێتەوە وەکو ئیسم فاعل تەماشایکەی محتەظر یانی صا صانع الحظیرە لمواشیه من هذا الشجر یانی ئەوەی کە بچێت بۆ نمونە دەچێت کادێنێک دەکات بۆ چێ بۆ مەڕوماڵاتەکەی ئەو کایە وشکە پارچە پارچەیە دەیهێنێت چی دەکات دەیخاتە کادێنەکەیەوە بۆچی بۆ مەڕوماڵاتەکەی و بۆ حیوان و مانگا و ئەو شتانەی خۆی یانی ئەو خەڵکە ئاوای لێ هات یانی چۆن کە گەنم دەدروێتەوە دوایی پوش و پەڵاشەکەی یان بە کاکت و بە نازانم چی کۆمەڵە شت بەسەری دەکەون چی لێ دێ وای لێ دێ وەکو هەشیمی لێ دێ هەشیم چییە هەمووی پارچە پارچە وشک بووە و ورد ورد بووە ئاوایە بە یەک دەنگی گەورە کە جبریل قیڕەیەکی بەهێز و بە توانای کرد بەسەریاندا، ئەو خەڵکە لە شوێنی خۆیان وشک بوون و پارچە پارچە بوون و وەکو ئەو پوش و پەڵاشیان لێ هات. فەکانو کە هەشیم المحتەضر. ئەمڕۆ وەرە بهێنە پێش چای خۆت ئەگەر هەموو نەوەوی و هەموو نازانم TNT و چ بێنیت بە جارێک خەڵک وای لێ نایەت. بەڵام بە یەک صیحە بە یەک دەنگی جبریل علیە سەڵات وسلام ئەو خەڵکە وەکو چی لێهات کە هەشیمی المحتضر بۆی برام کە خی گەورە بیەوێ کەسێک لە ناو بەرێ یا قومێک لە ناو بەرێ فەکەی فەکانە عذابی وەنودور بزانە عذابی خوا لە ناوبردنی خوا سزای خوا ترساندنی خوا بزانە چۆنە هەر زۆر گەورە و ترسناکە والله کە بەدرۆیان دانا بزانین خوای پەرۆدگار چی کرد إن أرسلنا عليهم حاصبا ئێمە چیمان بۆ سەر ئەوان نارد حاصب حەسبە بریتە لە وردەبەرد وردەبەردێکە ئاوا مشتی لێ بدەی یعنی پڕی نەکە دەستت پڕ نەکە هەردانەیەکی مشتێک پڕ نەکات یعنی وردەبەرد خی گەورە ئەو وردەبەردە وەکو چۆن چە و زیخ بەهێز و بەتوندەوە بەسەریدا ناردن إنا أرسلنا عليهم حاصبا إلا آل لوط تەنها ئەو بەردبارانی هی چێ نەکرا هی لوط و شوێنکەوتەکانی نەکرا کە چێ بوو دوو کچەکەی خۆی بوو خێزانەکەشی لەگەڵی نەبوو هاوسەرەکەی ئەوانە بەردباران نەکران چکەوانە پاک بوون نجیناهم بسحر چ کاتێک ڕزگارمان کردن لوط و ئالەکەی یعنی ئەتباعەکەی بسحر پارشێو یعنی لە بەشی ئەخیری شەودا خۆی پرودگار ئەمری پێکرد کە چی بکە لوط و شوێنکەوتەکانی بڕۆن کوێ جێبێڵن لە شار دەربچن ئەو قەومە خراپەکارە بەدڕەوشتە جێبێڵن نعمەتە من عندنا ئەوەش کە خوای گەورە پێغەمبەرەکەی خۆی و شوێنکەوتەکانی ڕزگار کردن و هەروەها دژمنانیشی لە ناو برد ئەوە نعمەتێکە لە خواوە بوو بەڵام نعمەتی خوا بەم شێوەیە بەردەوام دەبێ کەذلكە نەجی من شەکەڕ بە هەمان شێوەی ئەوانی شێوەی لوت چۆن پاداشتماندایە و نەجاتماندا سەرمان خەت بەسەر دژمنەکانی و ناحەزانی بەهەمان شێوەش هەر کەسێک کە شوکرانەی خوا بکات ئەوە ئێمە هەمان جەزای دەدەینەوە هەمان پاداش سەری دەخەین و سەرکەوتوی دەکەین بەچی برا بەڕێز دەکەم بەوەی کە تۆ شکری خوا بکەی نەک هەر بەدەم بەدڵیش نەک هەر بەدڵ بە عملیش بەلاشەش اعملوا آل داوود شکرا اعملوا شکرا یانی شوکرەکەت با شوکرێکی عەمەلی بێت سوپاسگوزاریەکی کردەوەیی بێت نەکەر بەدەم الحمدلله بەڵام بەلاشەی پێوە دیار نییە ئەمە دەرسێکی تربەوی داوی زۆر گرنگی تێدا براکانم ئەویش چییە ئایا لوط عليه سڵات وسلام خەڵکێکی زۆر ئیمانی پێهێناوە لەگەڵ یەتی نە دوو کچەکەی خۆیەتی ئایا ئەو توانای زیاترە یاخود قەومە کافرەکەی قەومە کافرەکەی ئایا ئەو سەرکەوت یا قەومەکەی ئەو سەرکەوت بەچی سەرکەوت كذلك نجزي من شكر بەهۆی شکرانەی خی پەرۆدگارەوە کەواتە ناکرێت تۆ ئاگات لەم حقایقە قورآانیانە نەمێنێت کاکە تاکەی دانیشین کاکە تاکەی زەلیلی کاکە تاکەی برا تۆ بە شکرانەی خواب بکە بەس تۆ ئیستقامەت هەبێ لەسەر دینی خوا بەس تۆ خوای گەورە لە خۆت ڕازی کە جا بزانە خوای گەورە چۆن پاداشت دەداتەوە سەرکەوتو سەرفرازت دەکات بەڵام خەڵک زۆربەی خەڵک قەناعەتی بەو ڕاستیانە ئیمانیانە نییە کە خوا سەری خات و خوا بەرزی کاتەوە و بەرچەندە بێ دەسەڵاتیش بێ نە زیاتری اعتیمادیان لەسەر شان و بازوو و نەخشە کێشان و پلاندانانی خۆیانە بۆیە دووچاری وەسائلی بێ شەرعیش دەبن بۆ ئەوەی سەرکەوێ نارزانە سەرکەوتن لەوەدا نییە ومن نەسر و إلا چی من عند الله نەسر و سەرکەوتن لای کەس نیە لای خوانە بێت ينصركم الله فلا غالب لكم کە تۆ خوا سەرخی ئەخوای گەورە سەرت خا ئەوە کەس ناتوانێت زاڵ بێ بەسەرتدا بەس خوا پەرستی و تەوحید ڕاستی ئەوەی تر هەموو پوچەڵە ئەوەی تر هەمووی گومڕایی و سەر لێ شێواویە تەفنیدی شوبهەکانیان کە ئیقامەی حجە بکە لەسەر تەوحیدی خوا خوا تعظیم کە خوا بە گەورەدا بنێ لە دڵی خەڵکدا بەس خوا خەڵک هانای بۆ بەرێ و بیپەرستێ و ڕووی تێ بکە ئەوە نوسرەتی خوا براک ئینتەن سڕ الله تۆ ئەو بکە خخوای گەورە سەرت دەخت کەواتە براکانم گەورەترین سەبەبی نەسڕ بریتە لە چی شکر شکرانەی خوا بکەین بە عملی بە بەردەوامی پابندی دینەکەی خوا بین ئەوە کەذلكە نەجزی من شەکەڕ کەواتە ئەو نعمەیە ئەو نعمەتی سەرخستنە بەردەوامە تایبەت نەبوو بە لووت پێغمبەرەوە بەسخوا ئەو سەرخە ترساندبوونی لە هەڵمەتی ئێمە و لە عقوبە و سزای بەهێزی ئێمە ترساندبوونی وریابن خۆتان بپارێزن و تەقوای خوا بکەن اتقوا الله کە تۆ بە کەسێک دوت اتق الله یعنی ئەندەرتەه بەطشەت الله وانە تۆ ترساندت لە چی لەوەی کە یعنی سزای خوای پەروەردگار وە تۆڵەی خوای پەروەردگار وە عقوبەی خوای گەورە زۆر گەورەیە بترسە کاکە لێی جا ئایا لوط بەم کارە هەڵسابوو ئومەتەکەی ئینزار کردبوو ترساندبوونی لە عەزابی خوا یا گوێی نەدابوونێ و بۆی لە خوا نەترسن و خوان نەپارێزن و عەزابەکەشیان بۆ بێ نا کردبووی بۆ مەرکە هەڵسابوو بەڵام ئەوان چی فەتەماڕە و بن نودور فەتەماڕە و بن نودور چیان کرد گومانیان لە ناوێکدا گومانیان هەبوو لە چدا لەو ترسانەی کە لوط بۆیان باز دەکات بترسن لە خوا بترسن لە عذابی خوا کوڕە وریابن ئەوان شەکیان هەبوو گومانیان هەبوو لەوە کە فعلەن عذابی خوایان بۆ بێت و خوای گەورە سزایان بدات دوای ئەوە پەروەردگار دەفەرمێت ولقد راودوه عن ضيفه یعنی عینادی و سەرکەشی و بێ ڕێزیان گەیشتە ئەو ئەندازەیە کە کاتێک خی گەورە فریشتەکانی ناردن لەسەر شکڵی گەنجی جوان لاوی جوان بۆ ماڵی لوط عليه الصلاة والسلام خێزانی لوطیش هاوسەرەکەی چوو خەبەری دایە قەومە کافرە بەد ڕەوشتەکە تی وەرن ئەوەی کە ئێوە لێی دەگەڕێن ئەوە لە ماڵی ئێمەیە ئەوان ئەوەی کە پاکە وازیان لێ هێنابوو ئەوەی کە پیسە بە دوای ئەوە دەکەوت ئەوان ئافرەتیان نەدەویست بە دوا نێردا دەگەڕان کە خەبەریان بۆ هاتەوە چەند گەنجێکی جوان و لاو هاتوون بۆ ماڵی لوط عليه الصلاة والسلام بەپەلە هجومیان کرد بۆ ماڵی لوط خی گەوردە فەرمێ وە لە قەدرا وە دووه عن ضیفێ دێن محاولەی ئەوەی لەگەڵ دەکەن کە میوانەکانی تەسلیمیان کات دەبێت تەسلیممان کەیت و ئێمە بیستومانە و بینیمان و کە چەند گەنجێک هاتنە ماڵی تۆ و دەبێت ڕێگامان پێ بدەیت و بێن بیان بین و پەنا بەخوا لەم بەدڕەوشتیە یعنی سەیری ئەو ناڕەحەتیە نەفسیەی کە ئەو پێغمبەرە تێیدا بووە پێغمبەری خوابیت قومێکی بەدڕەوشت بێن دەرگای ماڵت لێ بگرن وڵات تۆ کۆمەڵی میوانت هاتووە دەبێ و میوانانەمان تەسلیمکی یا ڕێگەمان پێ بدەی بێنە ژوورەوە بۆ لایەن بۆچی بۆ فاحیشە یخۆ نازانەوانە فریشتن ئاگایان لێ نییە قەزیەکە چێوانە بۆچی هاتوون بۆ لە ناوبردنی ئەوان هاتوون ولقد راودوه عن ضيفه داوای وتمان تەسلیم کردنی میوانەکانیان لێ کرد و حاوەلەیان کرد لەگەڵ لوت خوای گەورە دەفەرمێ ئێمە چاوەکانیانمان طمس کرد بۆ بە عەرەبی دەیڵم بۆی پێتان بڵم چەند مانایەکی هەیە فطمسنا اعینهم طمس براجیان هەم بە مانای کوێری دێت چاوەکانیانمان کوێر کرد ئەو جا دوو کوێری هەیە کوێری معنەوی و کوێری حسی کوێری معنەوی یعنی چاویان ساغە بەڵام نیان دەبینین ێ باش ئێمە بینیمان هات نێرە بۆ لە ناوماڵەکە دیار نین نیان دەبینین ئەوە معنەوی یعنی چاوساغ بوون بەڵام یعنی سوودیان لە چاوەکانیان نەدەبین و نیان دەبینین وەکو کوێر وابوون کوێری حەقیقی و ڕاستەقینەیش خی گەورە کوێری کردن بۆ خۆیان بە چاوی خۆیان پێش خۆیان بینی و هات نەژوورەوە بەڵام خی گەورە کوێری کردن نەک هەر میوانەکانیان نەبین ئەوجا دەست لە دیوار دەکوتن و بەس بزانن دەرگای چوونە دەرەوە ببینەوە بڕۆنە دەرەوە ئەوانە ناتوانن هیچ بکەن چکەمانە پێغەمبەری فریشتەی خوای گەورن ڕێگایان دەبا بێنە ژوورەوە هەر ئەوەندەیان خۆش بۆ هاتنە ژوورەوە ئەو جاخوای گەورە ئاوای بەسەر هێنان چاوی کوێرکردن